ئامالیا ئیڤانۆڤنا کە دڵی لی دابوو پێشاتی ناخۆش بەڕێوەیە لە هەمان کاتدا پڕ بەدڵ لە هەڵوێستی کاترینا ئیڤانۆڤنا ڕەنجا بوو بۆەوەی ئەو هەستە خراپی لای میوانەکان دروست ببوو بڕەوێنێتەوە هەروها لە بەرچوی ئەواندا پلە و پایەک بۆ خۆی زیادکە لە خۆی و کتوپڕ کەوتە گێڕانەوەی چیرۆکێک بە زمانێکی ڕووسی شکستە، وتی یەکێک لە هاوڕێکانی بە ناوی کارل کە کارمەندی دەرمانخانە بوو، شەوێکی درەنگ سواری گالیسکێگە بێت و ڕوا گالێسکاوانەکە ویستی بیکوژێ. ئەو زۆر پاڕایە و نەیکوژێ، گریا و دەستی هەڵپێکا و ترسا، لە ترسانا دڵی تەقی. کاترینا ئیڤانۆڤنا هەرچەندە زەردەیەکی بۆ کرد، بەڵام یەکسەر یادی کەوتەوە کە نەئەبوو ئامالیا ئیڤانۆڤنا بە زمانی ڕووسی قسە بکە. ئامالیا ئیڤانۆڤنایش لە جاران زیاتر بێزرا و بە زمانە شکستە ڕووسەکە قسەکانی ڕەت کردەوتی. باوکی لە بەرلین کەسایەتێکی زۆر زۆر ناودار بوو هەمیشە لە ڕێڕۆشتندا دەستی ئەکەوتە گیرفانەوە. کاترینا ئیڤانۆڤنا خۆی نەگرت و بە شۆخیەوە دایان قاقای پێکەنین بە جۆرێک کە ئامالیا ئیڤانۆڤنا خەریک بوو لە داخان تەقێت و بە زۆر خۆی گرت کاترینا ئیڤانۆڤنا کە تازە هات بۆ سەرخۆی لە ژێرەوە بە ڕاستکۆڵنی کۆفی وت چەند گەمژەیە ئەویست بڵێ باوکی دەستی ئەخستە گیرفانەوە بەڵام ئەو بە شێوازێک گوتی وازانی دەستی بە گیرفانی خەڵکی تردا کردووە هەهەهە ئاگات لێ نەبوو ڕادیۆن ڕۆمانۆڤیچ، هەموو ئەم بێگانانەی لە پتروزبۆرگدا ئەژین بە تایبەتی ئەڵمانییەکان کە کەس نازانێ لە کوێ هاتوون هەموویان لە ئێمە گەوجترن باشە بڕوا بکە ئایا ئەمە چ مانایەکی هەیە کە کارل کارمەندی دەرمانخانە لە ترسا دڵی تەقیوە بەڕاستی بۆ ئەمە هێند گەلۆر بووە کە لە باتیەوەی پەلاماری گالیسکەوانەکە بدات و دەست و پێی بەستێ دەستی هەڵپێکا و گریا و پاڕایەوە کەرە وازانێ چیرۆکەکەی زۆر کاریگەر بۆ تەنانەت هەز بەخۆی ناکە چ چیرۆکێکی گەوجانێ بەلای منەوە ئەو ئەفسەری ئازوقەیە گەلێک لەو بە ئاوەسترە هیچ نەبێ دیارە کە سەر لێ شێواوە و هەموو ئەقلی لە ناو پێکەکایەتی بەڵام ئەمانە باشە خۆ هەموو ڕێک و پێک و جدین تەماشای بکە دانیشتووە و چاوی زەق کردوێتەوە تووڕەیە تووڕە کاترینا ئیڤانۆڤنا کە هات بۆ سەرخۆی و کرابەوە ڕاستکەوتە باسکردنی هەندێک وردەکاری کە چۆن لەگەڵ بەدەستێنانی موچەی خانە نشینیدا لە شاری تا کە شوێنی لەدایک بوونیەتی قوتابخانێکی ناوخۆی بۆ کچە خانەدانەکانەکاتەوە هێشتا کاترینا ئیڤانۆڤنا باسی ئەم پرۆژەی لای ڕاستکۆنییکۆڤ نەکردبوو بۆ ئێستا خێراکەوتە ڕوونکردنەوەی وردەکاریەکانی و ئەو ژیانە خۆشەی لەوێ بەسەریە بە کەس نێزانی چۆن ئاوە کتوپڕ ئەو بڕوانامەی ڕێزلێنانەی کە مارمیلا دۆڤای کۆچ کردو لە مەیخانەکەدا بۆ ڕاستکۆنییکۆفی باسکرد بوو کاتێک کە کاترینا ئیڤانۆڤنا لە ڕۆژی دەرچوونی پەیمانگایدا سەمای لە بەردەم پارێزگا دا کردووە وا ئێستا گەشتبووە دەستی کاترینا ئیڤانۆڤنا. ئەو بڕوانامەی ڕێزلێنانە بەڵگێکی سەلمێنەرە کە ڕێگەی کردنەوەی ئەو بەشە ناوخۆیی بۆ بکاتەوە وەلێ لەمە گرنگتر هێنانی ئەو بڕوانامەیە بە مەبەستی ئەوە بوو کە ئەو دوژنە دەعجانی و هەرچی پەرچیانە ئەگەر بێنە دانیشتنەکەوە بە تەواوی تەریق ببنەوە چونکە بۆیانە سەلمێ کە کاترینا ئیڤانۆڤنا لە بنەماڵەیەکی زۆر نەجیبە و تەنانەت ئەتوانین بڵین لە خانەوادەیەکی خانەدانە و کچی ئەفسەرێکی پایە بڵندا بە هەر حاڵ لەو ژنانە چاکترە کە سەرپێچیەکەن و لەم دواییەدا ژمارەیان زۆر زیادی کردووە بڕوانامەی ڕێزلێنانەکە هەر زوو لە نێوان سەرخۆشەکاندا دەساو دەستی کرد و کاترینا ئیڤانۆڤنایش ڕێگای لێنەگرت چونکە بڕوانامەکە بەڕوونی نووسرا بوو ئەو کچی پیاوێکی پلەدارە کە نزیکە لە پلەی عقیدیەوە لەبەرەوەش کە کاترینا ئیڤانۆڤ ناکەوت بۆ هەوای خۆیەوە لەسەر و ژیانە خۆشە ئەدووە کە لە ئایندەدا لە شاری تێ بەسەریە بە باسی ئەو مامۆستایانەی کرد کە داوایان لێکا لە قوتابخانەکەدا وانە بڵێنەوە دەربارەی مانگۆیش ئەو پیرەمێردە فەڕەنسی لە پەیمانگاوانەی فەڕەنسی بەخۆی وتۆتەوە و ئێستایش هەر لە شاری ت ئەژی قسەی کرد لەوە دو ئەو پیاوە تا ئێستایش بە کەمترین موچە بەدەنگەوە دێ پاشان هاتە سەرباسی سۆنیاوتی سۆنیایش لەگەڵ یا ئەڕوات بۆ شاری تو و لە هەڵسوڕاندنی کارەکانیدا هاوکاری زۆریەکە کام قسەی کرد یەکێک لەبەری ئەو بەری مێزەکەوە دایە پڕمەی پێکەنین کاترینا ئیڤانۆڤنا خۆی نەکرد بە خاوەنی و وای نیشاندا گوێی لە پێکەنینەکە نەبووە بەڵام زوو زیاتر دەنگی هەڵبڕی و کەوتە باسی ئاکارە جوانەکانی سۆنیا وەک پاکی و دڵسۆزی لەسەر خۆی و لێبوردەیی بەڕێزی و ڕەوش جوانی پاشان پەنجەی نازی بەسەر ڕوومەتی سۆنیادا هێنا لە جێگاکەی هەستا و دوو جارماچی کرد سۆنیا تەواو سوور داگەڕا و لە پرێکدا کاترینا ئیڤانۆڤنا کەوتە گریان و لە ناوەوەی خۆی داوتی گەوجە بەم دەمارە ماندووەوە کە تەواو ناڕەحەتە ئیتر کاتیەوە هاتووە میوانداریەکە کۆتایی پێبێ نان خواردن تەواو بوو و کاتی چا خواردنەوەیە ئامالیا ئیڤانۆڤنا لەوە زۆر بە تەنهات بوو کە نە بەشداری گفتوگۆکانی کردبوو نەکەسی گوێ لە قسەکانی گرتبوو بۆی لەو کاتەدا دوا دەرفەتیەنە خۆی ئامادە کرد و هەرچەندە دوو دڵی و هەستێکی شاراوە هەر ترسێکی تیا جوڵان بەڵام ڕووی لە کاترینا ئیڤانۆڤ ناکرد و سەرنجێکی زۆر ورد و قوڵیدایە پێیوت ئەبێت لەو قوتابخانە نێوخۆیەدا زۆر ئاگای لە بەرگی ژێرە وکچەکان بێت پێویستە جلشۆرێکی ژنی باشی هەبێت کە بەردەوام ئاگای لەو جدانەبێ هەروها پێویستە چاودێری کچەکان بکرێت کە شەوانە بە دزیەوە هیچ جۆرە ڕۆمانێک نەخوێندنەوە کاترینا ئیڤانۆڤنا کە بە تەواوی شەکەت و بێتاقەت بوو، میواندارییەکەیش حەوسەڵەی پێ نەهێشتبوو، ڕاست قسەی بە ئامالیا ئیڤانۆڤنا بڕی و پێی وت، قسەکانی هیچ و پووچن و ئەو لێیان تێناگا. چاودێریکردنی جلوبەرگ کاری لێپرسراوی گەنجینەیە نەک سەرۆکی بەڕێزی پەیمانگە. لەبارەی خوێندنەوەی ڕۆمانیشەوە، ئەمە داوایەکی گەلێک ناشایستەیە و هیوادارە ئامالیا ئیڤانۆڤنا قڕوقەپی لێ بکا. ئامالیا ئیڤانۆڤنا لە داخا دەموچاوی سووردا گەڕا بە تووڕەیی و ڕووسیەکی شکستەوە وتی کە ئەو لە نیەتپاکیەوە تەنیا لە نیەتپاکیەوە ئەمەی پێڵێت و چاکەی ئەوی گەرەکە هەرچەندە دەمێکە کرێی خانوشی لە وەرنەگرتووە کاترینا ئیڤانۆڤنا خێرا بەرپەرچی دایوتی ئەو درۆکات و چاکەی ئەمی ناوێت چونکە هەردوێنێ بوو کاتێک هێشتا کۆچ کرد و لە ناو جێگادا گیانیەدا ئامالیا ئیڤانۆڤنا خەریک بوو بۆ کرێ خانووەکە گیانی دەربهێنێ لە وەڵامی ئەم قسانەدا ئامالیا ئیڤانۆڤناوتی ئەو بۆ میوانەکە ئەو دوو خانمی بان کرد بوو وەێ ئەوان نەهاتن چونکە خانەدان و ناتوانن بێنە داوەتی خانمێکی نانەجیبەوە. کاترینا ئیڤانۆڤنا زوو هاتە دەست و پێیوت لەبەرەوەی کە ئەو خۆی هیچ نییە و متمانەی پێناکرێ بۆیە ناشێت لەبارەی خانەدانی و ناخانەدانی کەسەوە بڕیار بدا ئامالیا ئیڤانۆڤنا خۆی پێنەگیرا و زوو کەوتە باسی خۆی. باوکی لە بەرلین پیاوێکی زۆر گرنگ بۆ و کاتێک بەڕێدا ڕۆشتووە هەردوو دەستی ناوەتە گیرفانی و بەردەوام پف پفی بووە بۆی باوکی خۆی زیاتر بەرجەستە بکە ئامالیا ئیڤانۆڤنا لەسەر کورسیەکە هەستا هەردوو دەستی خستە گیرفانیەوە فویل لە گوپی کرد و دەنگێکی بێمانای لە دەمی دەرهێنا کە زیاتر لە پف پف ئەچوو هەموو کرێگرتەکان دایانە قاقای پێکەنین هەستیانە کرد شەڕێک بەڕێوەی و پێیان خۆش بوو بۆیە زیاتر دنەی خاون ماڵیانەدا بەڵام ئیدی لەوەدا نەمها بوو کاترینا ئیڤانۆڤ ناخۆی بگرێ بە دەنگێکی بەرز کە هەمویان ببیسن وتی ڕەنگە ئامالیا ئیڤانۆڤنا هەر بێ باوک بێ ژنێکی مەیخۆری ئاوارەی پترسبۆرگ بێگومان پێشتر یان چێژ لێنەر یان ڕەنگە لەو کارە خراپتری کردبێ. ڕەنگی ئامالیا ئیڤانۆڤنا وەک قرژاڵێ خرابێتە ناو ئاوی داخەوە تەواو سوور بووە هاواری کرد کەشێت کاترینا ئیڤانۆڤنا بێ باوک بێ ئاگینا باوکی ئەم خەڵکی بەرلینە ڕینکۆتێکی درێژی لەبەرە کرد و هەمیشە هەر پفی بوو کاترینا ئیڤانۆڤنا بە تەوسەوتی هەموو کەس بە چاکی بنەچەی ئەم ئەناسێ هەر ئەو بڕوانامەی ڕێز لێگرتنەی بە ڕوونی ئەوەی تیا نووسراوە کە باوکی عەقیدە، بەڵام باوکی ئامالیا ئیڤانۆڤنا ئەگەر لە سوچێکدا باوکێکی هەبووبێ حەتمەن لە دەرەوەی پترزبۆرگەوە هاتووە و شیری فرۆشتووە، وەلێ زیاتر شیمانەی ئەوە هەیە کە هەر باوکی نەبووبێ، چونکە تا ئێستایش نازانیت ناوی ئامالیا ئیڤانۆڤنایە یان ئامالیا لودڤیگونا. لەو بڕگەیەدا ئەمالیا ئیڤانۆڤنا کە تووڕەیەکی گەشتووە لوتی مستێکی بە مێزەکەدا کێشا دەنگی هەڵبڕی کە ئەو ناوی ئامالیا ئیڤانۆڤنایە نەک لودوی گونا باوکی ناوی ئیڤان و گەورە پیاوی شار بووە لە کاتێکدا باوکی کاترینا ئیڤانۆڤنا هەرگیز پلەی وای بەخۆیەوە نەدیوە. کاترینا ئیڤانۆڤنا لەسەر کورسەکە هەستا بە دەنگێکی دڵکارانە کە بە ڕووکەش هێور بەرگوێ کەوت هەرچەندە ڕەنگی سپی و سنگی تەواو قرخ ببووتی ئەگەر ئەمالیا ئیڤانۆڤنا جارێکی دی پڕکێشی بکا، باوکە نابووتەکەی لەگەڵ باوکی ئەمدا بەراورد بکا، کڵاوە قردێلاوییەکەی لەسەر ئەکاتەوە و لە ژێر پێ ئەنێ. هەر کە ئەمالیا ئیڤانۆڤنا گوێی لەو وشانە بوو، بەناو ژوورەکەدا کەوتە ڕاکڕاکە و بە هەموو هێزی هاواری ئەکرد کە ئەو خاوەن ماڵەوە بێ کاترینا ئیڤانۆڤنا هەر ئێستا لە خانووەکە بڕواتە دەرەوە. ئینجا بە پەلە کەوتە کۆکردنەوەی کەوچکە زیوینەکانی سەر مێزەکە، پاشان بوو بە ژاوەژاو، مناڵەکان دەستیان کرد بە گریان. سۆنیا بۆ هێورکردنەوەی کاترینا ئیڤانۆڤنا هەڵمەتی دایە، بەڵام کە ئامالیا ئیڤانۆڤنا لە ناکاوێکدا ئاماژەی بۆ کارتە زەردەکە کرد، کاترینا ئیڤانۆڤنا سۆنیای دایە دواوە و پەلاماری ئامالیا ئیڤانۆڤنای دا بۆی بەڵێنەکەی بباتە سەر و کڵاوەکەی لەسەر بکاتەوە. لەو چرکە سادەدا دەرگاکە کرایەوە، لەپڕێکدا پیتەر پیترۆڤیچ لۆژین، لە بەردەم دەرگاکەدا دەرکەوت وەستا و زۆر بە وردی بە هەمویاندا هەڵی ڕوانی کاترینا ئیڤانۆڤنا هاشاوڵی بۆ برد و هاواری لێکرد پیتەر پیتۆڤچ هیچ نەبێ تۆ بەرگریم لێ بکە بەم بوونەوەرە گەوجە بڵێ بۆی نییە خۆی هەڵنێ و لەگەڵ خانمێکی خانەداندا کە نەگبەتی ڕووی لێناوە وا ڕفتار بکە بۆ کاری لەم جۆرە دادگا هەیە من ئەچمە لای خودی دادوەر ئەوسا ئەم ئەبێت وەڵامی هەبێت بە یادی ئەو پێشوازیانەی باوکم لێ کردیت بەرگری لە هەتیوەکانم کە پیتەر پیتۆڤچ کە بە هۆی دەست ڕاوەشاندنەوە ئەیویس کاترینا ئیڤانۆڤنا لێ نزیک نەبێتەوەتی داوای لێبوردن لە یەکەم خانمەکەم ببوورە داوای لێبردن لە یەکەم تۆ خۆ دەزانی من هەرگیز بە خزمەتی باوکی بەڕێستان نەگەشتوم ببوورە خانم یەکێک دایە قاقای پێکەنین نایشمەوێت بکەومە ناو شەڕی بەردەوامی تۆ ئامالیا ئیڤانۆڤناوە من بۆ کارێکی تایبەتی خۆم هاتووم ئەمێت زۆر بەپەلە لەگەڵ سۆنیایی زڕکشتاندا ئیڤانۆڤنا وابزانم ناوەکەی وایە گفتوگۆیەکم هەیە ڕێگام بدا بچم بۆ لای پیتەر پیتۆڤچ ڕاز بەلای کاترینا ئیڤانۆڤنادا تێپەڕی و بەرەو لای سۆنیاچوو کە لە سوچێکی بەرامبەر داوەستا بوو کاترینا ئیڤانۆڤنا چۆن وەستا بوو هەروا مایەوە وەک هەورە تریشقە لە شوێنی خۆیدا وشکی کردێ وا بوو بڕوای ناکرد چۆن پیتەر پیتۆڤچ دانی بەنان و نمەکی باوکی دانەنا ئەو نان و نمەکەی لە خەیاڵی خۆیدا دروستی کرد بوو خۆشی وەک ڕاستیەک بڕوای تەواوی پێهێنا بوو ئاوا زەوشک و تا ڕادێک هەڕەشە ئامێزەکەی پیتەر پیتۆڤچیش سەری کاس کرد بەگشتی لەگەڵ دەرکەوتنی ئەو پیاوەدا هەموویان وردە وردە ئارام بوونەوە، بێجگە لەوە پەیدا بوون یەکێکی وا جددی و پیاوی کار لە ناو ئەو کۆمەڵێدا هەرگیز ناگونجا. ئاشکرا دیار بوو کە ئەو بۆ کارێکی گرنگ هاتووە و هۆکارێکی گەلێک نائاسایی ئەوی گەیاندۆتە ئەو شوێنە، بۆیە لەوانەیە ڕووداوێک پێش بێت و کارەساتێک بقەومێ. ڕاسکۆلنیکۆف کە لە نزیک سۆنیاوە وەستا بوو، خۆی لادا تا پیتەر پیترۆڤیچ تێپەڕ بێ، وەلێ پیتەر هیچ خۆی تێنەگەیان دوای چرکە ساتێک لێبی زیاتین کۆفیش لە بەردەرگاکەەوە دەرکەوت نەهاتە ژوورەوە بەڵکو هەر لەوێدا بە سەررسامی و کەوتە کون پشکنی لەوە چوو بە هیچ جۆرێک نەزانێت چی لە ئارادایە پیتەر پیتۆڤچ ڕوو لە هەمووان وتی بمبەخشن دانیشتەکەم لێ تێکدان بەڵام مەسلەکە زۆر گرنگە پێشم خۆشە کە ئێوە بیزانن ئامالیا ئیڤانۆڤنا خوازیارم تۆیش وەک خاوەنی خانووەکە گوێ لەو قسانە بگریت کە لەگەڵ سۆنیا ئیڤانۆڤنا دایکەم پاشان ڕووی لە کچەکە کرد کە ترس و شپرزەیەکی گەشت بۆ ئەو پەڕی وتی سۆنیا ئیڤانۆڤنا لەسەر مێزەکەم لە ژوورەکەی هاوڕێی بەڕێزم ئاندرە سیمێنۆڤچ لێبی زیاتینکۆف هەر یەکسەر دوای ڕۆشتنی تۆ گەڵایەکی سەد ڕۆبلی من دیار نەما ئەگەر تۆ بە هەر جۆرێک بێ بزانیت ئەو پارەی لەکوێیە بەڵێنی شەرەفت پێدەم هەموو ئەمانەیش بە شایەت ئەگرم کە ڕووداوەکە لێرەدا کۆتایی پێبێ، ئەگەر وا نەبێ ناچارەبم هەنگاوی جددی تر بنێم و ئەوسا گوناهەکە لەسەر خۆتە. بێدەنگییەکی کڕ تەواوی ژوورەکەی داگرت، تەنانەت ئەو مناڵانەیش کە گریان بێدەنگ بوون. سۆنیا ڕەنگی مردووی لێ نیشتبوو، وەستابوو لە لۆژینی ئەڕوانی و نەیەتوانی وەڵام بداتەوە، ئەدوت هێشتا لە مەسەلەکە نەگەیشتووە. چەند چرکەیەک تێپەڕی لۆژین لی ڕامە و پرسی ها ئەڵێ چی سۆنیا لە دواییدا نووزێکی لێو هاتووتی من نازانم من هیچ شتێک نازانم لۆژین وتی نا نایزانیت دوای ئەو قسانە دیسان و لۆژین بۆ ماوەی چەند چرکێک بێدەنگ بوو پاشان بە دەنگێکی دڵگیرانە کە هێشتا شتێک دۆستایەتی هەرتیاما بووتی خاتون بڕوانە و بیری لێ بکەرەوە من ئێستاش دەرفەتی بیرکردنەوەت ئەدەمێ بڕوانە ئەگەر من دڵنیا نەبوومایە دیارە لەو ئەزمونانەوە کە هەمە هەرگیز پڕکێشیم ناکرد ئاوا ڕاستەوخۆ لە ئەستۆی تۆی بنێم چونکە تۆمەتدانە پاڵ بەم ڕاستەوخۆی و لە بەرچاوی خەڵکیدا ئەگەر درۆ یان تەنانەت بە هەڵێش بوترێ من خۆم بە بەرپرسیار دانێم من ئەمە ئەزانم ئەم بەیانە بۆ پێویستی تایبەتی خۆم چەند چەکێکم بە بڕی سێسە هزار ڕۆبڵ ورد کردەوە بڕی پارەکانم لە دەفتەری یاداشتەکانم دانووسراوە کە گەڕام و ماڵەوە باگاداری ئاندرە سیمیۆنۆڤچ لێوی زیاتینکۆف پارەکانم ژمارد دوای ئەوەی 2300 ڕۆبڵم ژمارد خستمە ناو کیفی پارەکە و کیفەکەشم نایە گیرفانی ناوەی چاکەتەکەمەوە ئەوەی لەسەر مێزەکە مایەوە نزیکەی 500 ڕۆبلی کاش بوو کە سیانیان سە ڕۆبلی بوون لەو کاتەدا بوو کە تۆ هاتیتە ژوورە و بێگومان لەسەر داوای خۆم هاتیت ماوەیەک مایتەوە پاشان بە بێزاریەکی زۆرەوە کە تەنانەت سێ جار لە کاتی قسەکردندا هەستایت بۆ ئەوی بڕۆی ئێمە هێشتا لە گەرمەی گفت و گۆدا بووین ئاندرە سمیۆنۆڤچیش ئەتوانێت لەم بارێ و شایەتی بدات بێگومان تۆ خۆت خاتون لەمە دڵنیایت دانیش بەوە دانێت کە من بەهۆی ئاندرە سمیۆنۆڤیچەوە ویستم تۆ لەوێ ئامادە بی تەنیا بۆ ئەوەی دەربارەی مناڵە هەتیوەکان و ئەو بارە خەفەتبارەی کە کاترینا ئیڤانۆڤنای خزمتی تێکەوتووە کە نەمتوانی بوو لە دانیشتنی پرسەکەیدا ئامادەم قسە بکەین. بۆی بتوانین لە ڕێ کۆکردنەوەی ئیمزا و پیتاک و شتێکی لەو بابەتەوە هاوکاریان بکەین. تۆ سوپاست کردم و تەنانەت فرمێسک لە چاوتا قەتیزمان من هەموو شتێک وە خۆی ئەگەرمەوە بۆ ئەوەی یەکەم بیرت بهێنمەوە دووەم تا بزانی کە بچووکترین مەسەلە بەسەر مندا تێناپەڕێت و لە یادم دا ئەمێنێ دوایی من لەسەر مێزەکە دەڕۆبڵیەکم هەڵگرت و لای خۆم و وەک پێشەکێک بۆ هاوکاریکردنی کەس و کارەکەت دامی تێ هەموو ئەمانە ئاندرا سیمێنۆڤیز دیوێتی ئەجا تا بەردەم دەرگاکە ڕەوانەم کردیت تۆ هەر بێتاقەت بووی کە لەگەڵ ئاندرە سیمێنۆڤچدا بە تەنیا مامەوە نزیکەی دە دقیقە پێکەوە قسەمان کرد ئاندرە سیمێنۆڤچ چوە دەرێ و من گەڕام و سەرمێزەکە کە پارەکانی لەسەر بوو بۆی دوای ژماردنیان وەک بیرم لێکرد بۆ بە جیا بیان خەمە جێگایەکەوە زۆر سەیرم لێهات کە بینیم یەکێک لە سەد ڕۆبلیەکان دیار نەماوە ئێستا خۆت سەرپشک بکە و بڕیار بدە جارێ لەبارەی ئاندرە سیمێنۆڤچەوە من بە هیچ جۆرە گومانم لێ نییە تەنانەت شەرمم پێ دێ ئەگەر خیاڵێکی وایش بکەمەوە. گومانم لە ژماردنی پارەکانیش نییە چونکە پێشهاتنی تۆ بە چرکە ساتێک دوای بەسەرکردنەوەی پارەکە هیچ کەم و کوڕێکی تیانە بوو باوەڕکە من ئەوەم لە بەرچاوە کە تۆ زۆر ناڕەحەت و پەلەی ڕۆشتنت بوو بۆ ماوەیەکیش هەردەستت بەسەر مێزەکە داهێنا من ئاگام لە باری کۆمەڵاتی تۆ هەیە و ئەو حاڵەتیش کە لەوە کەوتۆتەوە و ئەو پەڕی پێم ناخۆشە بە پێچوانەی ویستی خۆمەوە ناچار بەو بەدگومانیە بووم کە بێگومان بۆ خۆی بەدبەختیەکە بەڵام ڕەوایشە و لە جێی خۆیدایە ئەبێت ئەوەیش دووبارە بکەمەوە من بە تەواوی بڕواوە لەوە گەشتوم لەگەڵ هەموو ئەمانەیشدا ئەم تۆمەتە بۆ من لێپرسراوی و مەترسێک دێنێتە گۆڕێ وەلێ وەک ئەبینیت من مەسلەکەم پشتگوێ نەخست و ئەبوو بەرامبەری بستم ئێستا پێ دەڵێم کە بۆچی نابوو بێدەنگ بم هەڵنەدەمێ تەنیا لەبەر شتێک بەڵێ تەنیا لەبەرەوەی کە تۆ لە ڕادە بەدەر سپڵە و پێنەزان بوویت خاتون بۆ ئاخر من بۆ ئەوە تۆمبان کردە لای خۆم کە یارمەتیت بدەم کێشەی کەس و کارە هەژارەکە چارەسەر بکەم هەر بۆیە وەک سەرەتا دەڕۆ بڵم دایتێ کەچی تۆ هەر لەوێدا و بەو گەرما و گەرمیا بەو جۆرە پاداشتی منت دایەوە نا چی بە ماڵێ چپەندێک لەمە وەرەگری باش بیری لێ بکەرەوە پاشان من وەک هاوڕێکی دڵسۆز داوات لەکەم چونکە لەم چرکە ساتەدا مەحاڵە هاوڕێی لە من دڵسۆسترت هەبێت وەرەوە سەرخۆت ئەگینا چاوپۆشیت لێ ناکەم سۆنیا تەماشای ئەم لاو ئەو لای خۆی کرد هەموان چاوی تووڕێی و ڕق و گاڵتە پێکردنیان تێبڕی بوو تەماشای ڕاستکۆلنییکۆفی کرد ڕاستکۆلنییکۆف دەستی کرد بۆ خاچ و لەسەر سنگی داینا بوو لە پاڵ دیوارەکە داوەستا بوو چاوی گڕی لێ بوو و تەماشای کچەکەی کرد سۆنیا کڕزایوتی خویە لۆژین لەسەر خۆ تەنانەت بە میهرەبانی وتی ئامالیا ئیڤانۆڤنا ئەبێت پۆلیس ئاگادار بکرێت لەبەرەوە کات لەکەم بنێرە بە دوای دەرگاوانەکەدا ئامالیا ئیڤانۆڤنا دەستی بەدەستادا و بە ئاڵمانی و ڕوسیەکی شەقشڕەوتی خی مەزن منم زانی دزە لۆژین بە دوای قسەکانی داوتی تۆزانی کەواتە بەڵگەیەک هەیە توی گەیاندبێتە ئەم ئەنجامە ئامالیا ئیڤانۆڤنای بەڕێستکایە ئەم قسانەی لە بەردەمی ئەم کەسانەدا کردت لە بیریان نەکەی لە پرێکدا لە هەموو سوچ و کەنارێکەوە بوو بە دەنگە دەنگ و جوڵە جوڵ کاترینا ئیڤانۆڤنا کە تازە هاتبووە سەر خۆی هاواری کردوتی چۆن؟ ڕاست بەرە و لای لۆژین خۆی ڕاداوتی چۆن؟ بەدەست تاوانباریەکەی بەدەست سۆنیا؟ ئاه هەی خوێڕیانە خوێڕیانە خۆی گەیاندە سۆنیا و بەدەستە لاواز و وشکەڵا تۆکانیەوە لە ئامێزی گرت وەک مەنگەنە بەخۆی نووساندوتی سۆنیا چۆن نوێرا دەڕۆبڵ لەم کابرای وەرگری هەی بێ ئەقل دەی بیدەرێ دە ڕۆبڵەکەی بدەرەوە بیهێنە کە کاترینا ئیڤانۆڤنا گەڵا دە ڕۆبلیەکەی لە سۆنیاسن لە ناو لەپیدا گرمۆڵی کرد و ڕاستگرتێت دەم و چاوی لۆژین گڵۆڵە کاغەزەکە دای لە چاوی و کەوتە سەرزەوی ئامالیا ئیڤانۆڤنا ڕای کرد بۆی گەڵاکە هەڵبگرێ پیتەر پیتۆڤچ ڕقی هەستا و هاواری کرد ئەم شێتە بگرن لەم کاتەدا لە بەردەرگاکەوە لێڤی زیاتینکۆف و چەند کەسێکی تر دەرکەوتن لە نێوانیاندا ئەو دوژ نەهەبوو کە بانکرابوون و تازە هاتبوونە دەرێ کاترینا ئیڤانۆڤ نە هاواری لێستاوتی چۆن شێت من شێتم گەوجە تۆ خۆت گەوجیت ئەی پیاوی یاسای دڵڕق خوێڕی سۆنیا سۆنیا پارەی ئەو بدزێت سۆنیا دزبێت ئەو ئەتوانێت تەنانەت پارێشت بداتێ هەی گەمژە کاترینا ئیڤانۆڤنا پێکەنینێکی هیستریانی کردوتی هەرگیز پیاوی وا گەمژەتان بینیوە لەگەڵ قسەکانیدا بەرە و هەموو لایەگە چوو ئاماژەی بۆ لای لۆژی نەکرد و لە پرێکدا خاوەن خانووکەیانی بینیوتی چۆن تۆیش پێڵەی دز تۆیش لایانی ئەوەگریت سونیا دزە هەی مریش کە پیسکەی پرسی بێ ویژدانانە ئاخر ئەو لەم ژوورە نەچۆتە دەرێ هەر کە لای تۆی بێشەرەفەوە گەڕایەوە لێرەدا لە پاڵ ڕادیۆن ڕۆمانۆویچدا دانیشت وەرە بیگەڕێ خۆ ئەو لەم ژوورە نەڕۆشتە دەدەرەوە کەواتە بێ پارەکەی پێبێ وەرە بیگەڕێ بگەڕێ دەی بگەڕێ بەڵام ئەگەر هیچت نەدۆزیەوە ئەو سابێت جەناب ببووریت ئەبێت بیت هەوڵام لە بەردەم ئیمپراتۆردا لە بەردەمی تزاردا هەرچم بۆ لای خودی تزار و ئەکەوم بەسەر پێیدا هەر ئەمڕۆ هەر ئەمڕۆ من بێکەسم من هەتیوم ڕێگان پێدەن وازانیت ڕێم پێنادەن تۆ هەڵیت ئەڕۆم ئەڕۆم تۆ لای خۆتەوە وات داناوە کە ئەو شەرمن و خەجاڵەتە تۆ بە هیوای ئەوە بوویت وەلێ برا دەرمن زرنگ و شەرم ناکەم تۆ خراپ تێگەشتویت وەرە بگەڕێ بگەڕێ بگەڕێ دەیت گەڕێ کاترینا ئیڤانۆڤنا بەدەم قسەکانیەوە ڕق بەرچاوی گرتبوو بەرەو لای سۆنیا دەستی لۆژینی ڕاکێشان لۆژین وتی من ئامادەم و وەڵامی ڕفتاری خۆمم پێ بەڵام ڕاوستە خانم ڕاوستە من زۆر باش ئەوە زانم تۆ زرنگیت پاشان لەبەر خۆ وتی، ئەمە؟ ئەمە؟ چۆن ئەبێت ئەمە کاری پۆلیسەوە بێت ئەو ئەنجامی بدا؟ هەرچەندە لێرەی شایەت هەیە زیاد لە پێویست شایەت هەیە من ئامادەم بەڵام بە هەر حاڵ ئەمە بۆ پیاو کێشێ چونکە دوو ڕەگەزی جیاوازن مەگەر بە یارمەتی ئامالیا ئیڤانۆڤنا هەرچەندە کارەکەواناکرێت ئاخر ئەی چۆن کاترینا ئیڤانۆڤنە هاواری کردوتی خۆت چێ دەوێت خۆت دایبنێ بابێت و بیگەڕێت سۆنیا گیرفانەکانت هەڵبجێڕەوە ئاوا بڕوانە حیوان هەموان خاڵین ئەم گیرفانیان تەنیا دەسەسڕی تیا و هیچی تر ئەبینیت ئەمەیشیان گیرفانەکەی تر وەرە وەرە ئەیبینیت ئەیبینیت کاترینا ئیڤانۆڤنا نەک هەر تەنیا گیرفانەکانی هەڵگێڕایەوە بەڵکو هەر بە تەواوی دەریهێنانە دەرەوە بەڵام لە ناکاوێکدا لە گیرفانی دووەمی لای ڕاستە کاغەزێک دەرپەڕی دوای ئەوەی لە حەواتدا چرخێکی خوارد لە نزیک پێلۆژینەوە کەوتە سەرزەوی هەموان ئەمیان بینی زۆریان بە سەرسامیەوە هاواریان لێ هەستا پیتەر پیتۆڤچ دانەویەوە بە دوو پەنجە کاغەزە کێڵگرت بەرامبەر بە هەموان ڕایگررت و کردەوە گەڵایەکی سەد ڕۆبڵی بوو کە هەر جار نوشتابەوە پیتەر پیتۆڤچ دەستی بە گشت لایەکدا گێڕا بۆ ئەوەی هەموان بە چاکی بیبینن ئامالیا ئیڤانۆڤنا بە ڕوسیا شەق و شڕەکەی هاواری کردوتی دزە لێرە مەمێنە پۆلیس پۆلیس پێویستە ئەمانە بنێرن بۆ سیبریا لە هەموو لایەکەوە هاوار بەرز بووە ڕاست کۆلینکۆف هەر بێدەنگ بوو چاوی لە سۆنیا کەلا ناخست و هەندێک جاریش نیگایەکی خێرای لۆژینە کرد سۆنیا لە جێگاکەی داوەستا بوو ئەدوت کاس وڕ بووە تەنانەت سەیری پێناهات کەچی لە پرێکدا تێگڕای دەموچاوی وە خوێنی لێهات قیژاندی و بە هەردوو دەستی دەموچاوی شاردەوە دیسان هاوارێکی تری کردەوە کە پڕ بوو لە ناڵە و لاڵانە وتی نا من ئەم کارم نەکردووە من پارەم هەڵنەگرتووە ئاگام لێ نییە خۆی هاویشتە لای کاترینا ئیڤانۆڤناوە ژنی نەخۆشەمەندە تون بە سنگی خۆی و نووسان ئەدوت پێی خۆشە سنگی بکاتە سپێر و لە هەموو شتێک بیپارێزێ لە کاتێکدا کە وەک مناڵێک لە ئامێزیدا ئەی لاواند و ماچێکرد هەندێک جاریش لێوی بەسەر دەستی داهێنا بێ باوەڕکردن بەو بەڵگەیەش هاوارە کردوەی وت سۆنیا سۆنیا من باوەڕ ناکەم باوەڕ ناکەم تۆ هەڵت گرت بێ بەڕاست ئەمانە چ کەسانێکی دەبنگن ئەگەر بڕوا بکەن خویە پاشان ڕووی لە خەڵکەکە کردوتی دەبنگینە ئێوە هێشتا نازانن نازانن چ دڵێکی پێوەیە چۆن کچێکە ئەو دزی بکە ئەو ئەو ئامادەیە دواکراسی لەبەر خۆی دابکەنێت بیفرۆشێ بە ڕووتی بسوڕێتەوە ئەگەر هەموو ئێوە پێویستان بەو کراسە بێ بتانداتێ بەڵێ ئەمە لەو کەسانەیە بۆیە کارتیشی وەرگرت چونکە خەریک بوو مناڵەکانم لە برسانە مردن لەشی خۆی بۆ ئێمە فرۆشت ئە خوا لە خۆش بوو مردی خوا لە خۆش بووم ئەی بێچارە ئەبینیت ئەبینیت ئەمەش پرسەکەت